کاسێتی پێنجەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی یەکەم لە لاپەڕە سەد و دوازدە. لەسەر کارتەکە وێنەی کچێکی قژکاڵ بوو، ناوی کچەکە نووسرابوو هیلدا مۆلیر کناک. سۆفیا ترسا دیسانەوە دەنگی سەگەکە هات. ئەمجارە نزیکتر بوو، دەبێت ئێرە بەجێ بێڵێت. بەپەلە لە کەناری مێزەکەوە تێپەڕی، لە ناو کتێب و لاپەڕەکاندا پاکەتێکی سپی چاو پێکەوت کە لەسەری نووسرابوو سۆفیا. کاتی بیرکردنەوەی نەبوو، پاکەتەکەی هەڵگرت و خستیە ناو پاکەتە قاوەییەکەی ئەفڵاتوون و بەپەلە لە کەپرەکە هاتە دەر و دەرگاکەی توند داخست. دەنگی سەگەکە نزیکتر دەبووەوە لە هەمووی خراپتر قایەقەکە لە شوێنی خۆی نەبوو. دوای تۆزێک چاوی بە قایەقەکە کەوت کە لە ناوەڕاستی دەریاچەکەدا بوو. یەکێک لە سەوڵەکانیش لە پەنای قایەقەکەدا لەسەر ئاوەکە دەگەڕا. هەمووی تاوانی خۆی بوو کە نەیتوانی قایەقەکە لە ئاو بێنێتە دەر. دەنگی سەگەکە ئێستا زۆر لە نزیکەوە دەهات و لەو بەری ئاوەکەشەوە پەل و پۆکان دەجووڵان. سۆفیا چیتر ڕانەوەستا بە پاکەتێکی گەورە بە دەستەوە هەڵهات بۆ ناو دارەکانی پشت کەپرەکە. زۆری پێنەچوو ناچار بوو شڵپە شڵپ لە زەویە قوڕاوەکانی کەنار ئاوەکە تێپەڕ بێت. ئاوەکە چەند جار تا ئەژنۆی تەڕ کرد. بەڵام چار بوو دەبوایە بگەڕایەوە بۆ ماڵەوە. لەم کاتەدا جادەیەکی بەرچاو کەوت هەر ئەو ڕێگەیە بوو کە لێوەی هاتبوو. وەستا و تۆزێک جلەکانی چۆڕان، دوایی دەستی کرد بە گریان. بۆچی ئەوەندە بێ عەقڵانە جووڵاوەتەوە؟ خراپتر لە هەمووی قایەقەکە بوو، دیمەنی قایەقی ناو ئاوەکە و سەوڵەکە لە بەر چاوی گوم نەدەبوو. زۆر خراپ بوو. زۆر شەرم بوو. مامۆستاکەی ئەڵبەت ئێستا گەیشتبووە کەنار ئاوەکە. بۆ ڕۆیشتنە ئەو پەڕی ئاوەکە پێویستی بە قایقە بوو، هەست بە تاوان لە دەروونی سۆفیادا دروست بوو. بەڵام بە ئەنقەست ئەم کارەی نەکردبوو. پاکەتەکە، لەوانەیە ئەمە لە هەمووی قورستر بێ، بۆچی هەڵیگرت؟ بەو جۆرەش هەستیەکرد دزی کردووە. لە هەمووی خراپتر بەڵگەی دا بۆ دەستی مامۆستاکەی کە سۆفیا نووسراوەی ناو پاکتکەی دەرهێناوە نووسرابوو کامیان یەکەم جار هاتم مریشک یا نموونەی مریشک ئایا ئێمە بە نموونەکانەوە لەدایک دەبین جیاوازی ڕوەک و حەیوان و مرۆڤ چییە بۆچی باران دەبارێت بۆ باشتر ژیانکردن دەبێت چی بکەین سۆفیا بەهیچ جۆرێک تاقەتی ئەمانەی نەبوو، بەڵام پێی وابوو باسەکە دەربارەی فەیلەسوفی دوایی بەناوی ئەرستۆوە، دوای ماوەیەک هەڵاتن پەرژینی باخەکەیان دەرکەوت لە کەشتیەکی تێکشکاو دەچوو کە گەیشتبووە وشکانی، پەرژینی باخکە لەوێوە زۆر پەرپوت دیاربوو. خۆی خستاندە ناو حەشارگەکەی، تازە کاژمێر دەو نیو بوو. پاکەتە گەورەکەی لای لاپەڕەکانی تر دانا و نامە تازەکەی خستە ناو جلەکانی. کاتێک چووە ناو ماڵەوە دایکی سەرگەرمی تەلەفۆن بوو کاتێک چاوی بە سۆفیا کەوت توند تەلەفۆنەکەی کوتا بەسەر مێزەکەدا. هیچ دیارە تۆ لە کوێیت؟ سۆفیا تۆزێک منگە منگی کرد چووبووم بۆ گەڕان لە ناو دارستانەکەدا. لە ڕوخسارت دیارە. سۆفیا بێدەنگ وەستا ئاو لە جلەکانیەوە دەچۆڕا. تەلەفۆنم بۆ یوانا کرد دایکی جلوبەرگی وشکی بۆ هێنا و سۆفیا بە سەختی توانی نامەکە وەشارێت دوایی بەیەکەوە چوون بۆ چێشخانەکە و دایکی شیر و قاوەیەکی گەرمی بۆ دروست کرد دوای ماوەیەک پرسیاری کرد لەگەڵ ئەو بووی لەگەڵ کێ سۆفیا بیری لە لای مامۆستاکەی بوو لەگەڵ ئەودا کەروێشک سۆفیا سەری بزواند. کاتێک بەیەکەوەن چی دەکەن سۆفیا؟ بۆچی ئەوەندە تەڕ بووی؟ سۆفیا ڕاست دانیشتبوو چاوی بڕیبووە مێزەکە، بەڵام لە دڵەوە پێدەکەنی. دایکی بێچارەی ئێستا دڵنیگەرانییەکی تازەی بۆ پەیدا بووە، دیسانەوە سەری بزواند و پرسیارێکی زۆر بەسەریدا باری. ڕاستییەکەی بڵێ، ئەمشەو لە دەرەوە بووی؟ بۆچی دوێ شەو بە جلەوە خەوتبووی؟ کە من خەوتم بە شاراوەیی بۆ کوێ چووی؟ سۆفیا تۆ تەنها چواردە ساڵ تەمەنتە، من دەبێت بزانم ئەو کەسەی دەیبینیت کێیە؟ سۆفیا دەستی کرد بە گریان و کەوتە قسە و باس. هەراسان بوو. مرۆڤ کاتێک هەراسانە قسە دەکا. گێڕایەوە کە بەیانی زوو لە خەو بە ئاگا بووە و چووە بۆ ناو دارستان پیاسە بکات. داستانی کەپر و قایەقەکە و ئاوێنە سحراویەکەی بۆ دایکی گێڕایەوە. بەڵام دەربارەی نامە نهێنیەکان هیچ شتێکی نەدرکاند، هیچ باسێکی لە جانتا سەوزەکەش نەکرد. نەیدەزانی بۆچی؟ بەڵام دەبوایە ناوی هیلدا لە لای خۆی بهێڵێتەوە، دایکی گرتیە باوەشی و سۆفیا تێگەیشت کە بڕوای پێکردوە، سۆفیا وتی، من هاوڕێی کوڕم نیە، لە خۆ و وتم، چۆن تۆ لە باسی کەروێشکەکە زۆر ناڕەحەت بووی؟ دایکیە لە بیری دابوو تۆ ئەو هەموو ڕێگایە تا کەپری سەرگورد بە پێ چووی؟ سۆفیا چاوی بڕیە دایکی، کەپری سەرگورد؟ کەپرە بچووکەکەی ناو دارستانەکە ناوی کەپری سەرگوردە. سەرگوردێکی ئەرتەش ماوەیەک لەوێ دەژیا مرۆڤێکی سەیر بوو وا دەزانم عەقڵی تەواو نەبوو دوایی ئەو کەپرەکە بە خاڵی ماوەتەوە نا خاڵی نیە فەیلەسوفێک لەوێ دەژی واز بێنە دیسانەوە دەست بە خەیاڵ مەکەرەوە. سۆفیا چووە ژوورەکەی خۆی ئێستاش لە بیری پێشاتەکانی ئەو ڕۆژەدا بوو هەمهەمەیەک لە مێشکیدا بەرپا بوو کە وەک باخی حەیوانات دەچوو دیمەنێک بەردەوام لە مێشکیدا دەهات و دەچوو دیمەنی قایەقێکی بچووک لە ناوەڕاستی ئاودا و مرۆڤێکی داماو کە دەبوایە بەو قایەقە بگەڕایەتەوە بۆ ماڵ. سۆفیا دڵنیا بوو کە فەیلەسووف خراپەی کە فەیلەسووف خراپەی ئەوی ناوێت. ئەگەریش بزانێ ئەو چۆتە ناو کەپرەکەی لێی دەبوورێت. بەڵام ئەو بەڵێنەکەی خستبووە ژێر پێی. ئەمە دەستخۆشکردنی ئەو هەموو وانەی فەلسەفە بوو؟ چۆن قەرەبوو دەکرایەوە؟ دەفتەرە پەمەییەکەی دەرهێنا و دەستی بە نووسین کرد. مامۆستای خۆشەویست ئەو کەسەی ڕۆژی یەکشەمە بەیانی زوو چووە ناو کەپرەکەت من بووم زۆر پێم خۆش بوو ئێوە ببینم و دەربارەی چەند باسێک گفتوگۆت لەگەڵدا بکەم من زۆر ئاواتەخوازی ئەفڵاتوون بووم بەڵام دڵنیا نیم کە باسی ئەو دەربارەی بوونی نمونە یاخود وێنەهایەکی نمونەیی لە جیهانێکی تردا ڕاست بێت بەڵام بەڕاستی مەبەستم لە نووسینی ئەم نامە ئەو باسە فەلسەفیانە نەبوو. ئەڵبەت نامەکە دەخەمە پاکەتێکی پەمەیی و کڵۆیەک قەندی لەسەر دادەنێم. من دەمویست بڵێم مەخابن کە گوێم لە قسەی ئێوە نەگرت. من هەوڵم دا قایەقەکە بکێشمە سەر وشکانی. بەڵام هێزم بە تەواوی پێی نەگەیشت. لەوانەشە شەپۆلێکی گەورە بردبێتیەوە ناو ئاوەکە. هیوادارم ئێوە بێ ئەوەی قاچتان تەڕ بووبێت گەڕا بێتنەوە بۆ ماڵەوە ئەگەریش وانەبوو بۆ سوکنایی دڵتان دەبێ بڵێم کە من بە تەواوی تەڕ بووم و پێدەچێت تووشی هەڵامەتێکی سەخت ببمەوە ئەڵبەت تاوانی خۆم و من دەستم لە هیچ شتێکی ناو کەپرەکە نەداوە بەڵام ناچارم بڵێم کە زۆر تامەزرۆی نامەی سەر مێزەکە بووم و هەڵمگرت مەبەستم دزی نەبوو بەڵام کاتێک ناوی خۆمم لەسەر دی لە پەلەپەلی و دەستەوەستانی دا وامزانی کە هی خۆمە. بەڕاستی لە دڵەوە داوای لێبووردن دەکەم و بەڵێنت پێدەم کە هەرگیز چیتر ئێوە ناڕەحەت نەکەم. کۆتایی، دەربارەی پرسیارەکان لەم کاتەوە بیر دەکەم و پاشکۆ، دەمەوێت بزانم ئاوێنەی سەر تاقەکە بەڕاستی ئاوێنەیەکی ئاساییە یا سیحر و جادوویەکی تێدایە؟ ئەمە بۆیە دەپرسم چونکە من عادەتم نیە دیبێتم وێنەی خۆم هەردوو چاوی بتروکێنێت بە سڵاو و ڕێزەوە فێرکاری ئارەزومەند و تێکۆشی ئێوە سۆفیا. نامەکەی دووجار خوێندەوە و پاشان خستیە ناو پاکەتێکەوە بیری کردەوە کە لە نامەکەی پێشوو خۆمانی ترە. پێش ئەوەی بچێت بۆ کڵۆقەندەکە سەیرێکی تری پرسیارەکانی ئەمڕۆی مامۆستای کرد، کامیان یەکەم جار هاتن مریشک یا نموونەی مریشک؟ ئەم پرسیارەش زۆر لەگەڵ پرسیاری دێرینی هێلکە و مریشکەکە جیاوازی نەبوو. نە مریشک بێ هێلکە نە پێچەوانەکەی گونجاوە. ئایا بەڕاستی ئەم پرسیارەش ئەوەندە ئاڵۆز بوو؟ سۆفیا دەیزانی مەبەستی ئەفلاتوون چییە؟ ئەفلاتوون دەڵێ نموونەی مریشکی جیهانی زۆر پێشتر لە مریشکی مادی ئێمەدا پەیدا بووە. بە بڕوای ئەو ڕۆح پێش لەوەی لە جەستەدا خۆی بنوێنێ نموونەی مریشکی لە جیهانی نموونەدا بەدی کردووە. بەڵام ئەمە هەر ئەو باسە بوو کە سۆفیا هەستی دەکرد ئەفلاتوون ئەفلاتوون بە هەڵەدا چووە. مرۆڤێک کە هەرگیز مریشکی زیندووی نەدیوە یاخود وێنەیەکی لە مریشک نەدیوە، چۆن دەتوانێت وێنەی مریشکێک لە جیهانی نموونەوە لە مێشکیدا بێت؟ کە ئەمە پرسیاری دووهەم ڕووبەڕوو دەکاتەوە. ئایا ئێمە بە نموونە هەمیشەییەکانەوە لەدایک دەبین؟ ئەمە بە بڕوای سۆفیا زۆر ئەستەم بوو. سەختە قەبووڵ بکرێت کە منداڵی تازە لەدایکبوو خاوەنی فیکر و ئەندێشە بێت. ئەڵبەت کەس ناتوانێت ئەمە بە ڕاشکاوی بڵێت. چونکە بێ زمان بوونی منداڵ بەڵگەی ئەوە نییە کە بیرێک لە مێشکیدا نییە، بەڵام مەگەر مرۆڤ دەتوانێ پێش لە بینینی شتەکان ناسراوییەکی لەم دونیایە ببێت. جیاوازی ڕوەک و حەیوان و مرۆڤ چییە؟ ئەمە زۆر سەخت نییە و سۆفیا دەتوانێ زۆر بە خێرایی جیاوازییەکان ڕوون بکاتەوە. بۆ نموونە پێی وا نەبوو کە گیاکان ژیانێکی هەستی و ڕۆحی ئاڵۆزیان بێت. کێ تا ئێستا بیستویەتی ڕێحانێک، یا ڕێحانەیەک دڵی شکابێت. ڕووەک گەورە دەبێ گەورە دەبێ بەوەی مادەکانی ناو ئاو و زەویە و تۆوی خۆی بۆ زاوزێی گیایی بڵاو دەکاتەوە بێزگە لەوە سەبارەت بە ڕووەکەکان چی دەتوانێت ببێت بیری کردەوە ئەم تایبەتمەندانی جیاکان لە حیوان و مرۆڤیشدا بەو جۆرێ بەڵام حیوانەکان لە جیاوازی لەگەڵ گیاکاندا تایبەتمەندیهایەکی تریشیان هەیە بۆ نمونە دەتوانن بڕۆن تا ئێستا نەبینراوە گوڵێک بڕوات بەڕێدا تێگەیشتن لە جیاوازیەکانی حیوان و مرۆڤ ئەندازەیەک سەختترە مرۆڤ دەتوانێت بیر بکاتەوە بەڵام حیوان ناتوانێت بیر لە باسە فەلسەفیەکان بکاتەوە ئایا هیچ پشیلەیەک دەتوانێت سەبارەت بە جیاوازی گیا و حیوان و مرۆڤ بیر بکاتەوە هەرگیز. پشیلە لەوانەیە بتوانێت شاد و ناشاد بێ، بەڵام هیچ پشیلەیەک هەرگیز پرسیاری لە خۆی نەکردووە کە ئایا خودا هەیە یان نا؟ ئایا ڕۆح هەمیشەییە؟ ئەمە بە لای سۆفیاوە گونجاو نەبوو. کێشەی ئێمەش سەبارەت بە منداڵ و فیکرە خۆڕسکەکان لەوەدایە. ئەم باسە هاوشێوەی بیرکردنەوەی پشیلەیە، بۆچی باران دەبارێت؟ سۆفیا شانی بزواند. لەوانەیە بەهۆی هەڵمبوونی ئاوی دەریاکانەوە و هەورە چڕوپڕەکانەوە بە شێوەی دڵۆپەکانی باران دەربێت. ئەم باسەی لە پۆلی سێهەمدا خوێندبوو، هەڵبەت دەتوانین ئەوەش بڵێین بۆیە باران دەبارێت تاکو حەیوانەکان و ڕووەکەکان گەشە بکەن. بەڵام ئایا ئەمە قسەیەکی ڕاستە؟ ئایا لە تەرزەدا هیچ ئامانجێک هەیە؟ بێشک پرسیاری کۆتایی بێ ئامانج نەبوو، بۆ باشتر ژیانکردن دەبێت چی بکەین؟ مامۆستای فەلسەفەکەی لە یەکێک لە وانەکانیدا لە سەرەتادا شتێکی سەبارەت بەم باسە نووسیبوو، هەموو کەس پێویستی بە گەرما و خۆشەویستی و پاراستن و ئاگاداری هەیە. ئەم پێداویستییە سەرەتاییانە لە هەر شێوەیەکدا پێویستی سەرەکییە بۆ ژیانێکی باش. پاشان بیری هێنابووەوە کە مرۆڤ پێویستی هەیە وەڵامی بەشێک لە پرسیارە فەلسەفییەکانی خۆی پەیدا بکا. لەوانەیە ئەوەش گرنگ بێ کە مرۆڤ پیشەی دڵخوازی خۆی بێت. ئەگەر لە پیاداچوونەوەی لاپەڕەی خوێندکاران وەڕز بێ، پێ دەچێ باش نەبێ کە ببێتە مامۆستا. سۆفیا حەیوانەکانی خۆش دەویست و دەیویست بەشی ئاژەڵداری بخوێنێت. سەرەڕای ئەوە بە پێویستی دەزانی کە بۆ باشتر ژیان کردن پێویست بێت مرۆڤ لە کێبەڕکێیەکدا پارەیەکی زۆر بباتەوە، لەوانەشە بە پێچەوانەی ئەمەوە بێت. پەندێکی کۆن هەیە کە دەڵێ کەسێک ڕەنج نەدات گەنج بەدەست ناهێنێت سۆفیا لە هۆدەکەی خۆی بوو تا کاتێک دایکی بۆ نانی نیوەڕۆ بانکی کرد دایکی خواردنێکی زۆری دروست کرده و نەرمەگۆشتی گوێرەکە و فینگەر بە تەنور و بۆ پێش خواردنیشی توتڕک و قەیماغی ئامادە کرد بوو باسیان لەم شت و لەو شت دەکرد دایکی سۆفیا پرسیاری کرد کە یادی پانزە ساڵی لە دایک بوونی چۆن بەرپا دەکات چەند هەفتەیەک زۆرتر ماوەی نەمابوو سۆفیا شانی هەڵتەکان ناتەوێت کەس بانگێشت بکەی ناتەوێت بۆنەیەکی بۆ ساز بکەی لەوانێ دەتوانین نارتا و ئانی ماریا و هێلین و ئەڵبەت یواناش لەوانەیە جرێمیش بانگێشت بکەین ئەڵبەت دەگەڕێتەوە بۆ پێ خۆش بوونی خۆت. من یادی لە دایک بوونی پانزە ساڵەییم بە جوانی لە یادە. دەڵێی دوێنێ بوو. بیرم دەکردەوە بە تەواوی گەورە بووم. سەیر نییە سۆفیا؟ لەم ماوەدا هەست ناکەم هیچ گۆڕابێتم. دیارە نەگۆڕاوی. هیچ شتێک ناگۆڕێت. مرۆڤ تەنیا گەشە دەکات تەمەنی دەچێتە سەرەوە. ئۆۆ ئەم قسە زلە چی بوو؟ من تەنیا ویستم بڵێم کە هەموو شتێک زۆر بە خێرایی ڕابورد. ئەرەستۆ ڕێکخەرێکی وردبین کە دەیویست ماناکانی ئێمە ڕوون بکاتەوە. دایکی لە خەوی پاش نیوەڕۆ دابوو کە سۆفیا چوو بۆ حەشارگەکەی. کڵۆ قەندێکی خستە ناو پاکەتێک و لەسەری نووسی بۆ ئالبێرتۆ. نامەیەک نەهاتبوو. بەڵام سۆفیا دوای چەند خولەکێک دەنگی نزیکبوونەوەی سەگێکی بیست، بانگی کرد هێرمێس. دوای تۆزێک سەگەکە خۆی کرد بە حەشارگەکەدا و پاکەتێکی گەورەی قاوەی بەدەمەوە بوو. سەگی چاک. سۆفیا سەگەکەی کرد گرتە باوەش کە وەکو فیلی دەریا هەناسکە هەناسکەی دەهات. پاکەتە پەمەییەکەی دایە دەم سەگەکە. هێرمێس لە ناو پەل و پۆی پەرژینەکەدا ڕێگەی کردەوە و بەرەو دارستان هەڵات. سۆفیا بە دڵەڕاوکێوە پاکەتەکەی کردەوە، نەیدەزانی کە ئایا دەربارەی کەپر و قایەقەکە شتێکی تێدایە؟ لاپەڕە تایپکراوەکان وەکو هەمیشە پێکەوە بەسترابوون، بەڵام لە لاپەڕەیەکی جیاوازدا نووسرابوو، کچە پۆلیسەکە یا باشتر بڵێم کچە چەتەکە، فایلەکەت نێردراوە بۆ بنکەی پۆلیس. گاڵتەئەکەم توڕە نەبووم. ئەگەر بۆ گەڕان بەدوای وەڵامی پرسیارە فەلسەفییەکانیشدا ئەوەندە وردبین و گەڕۆک بیت جێی هیوایە. کێشەکە لەوێدایە کە من دەبێت جێگەکەم بگۆڕم. بەڵام وا دەزانم تاوان لە خۆمە. دەبوایە هەر لە سەرەتاوە بمزانیبایە تۆ کەسێکی کە دەتهەوێ سەر لە هەموو شتێک دەربێنی. خوا ئاگادارت ئالبێرتۆ. سۆفیا فیکری ئاسوودە بوو کەواتە تووڕە نییە. لاپەڕەکانی هەڵگرت و چوو بۆ ناو ژوورەکەی خۆی و باشتر وایە کاتێک دایکی لە خەون هەڵدەسێ سۆفیا لە ماڵەوە بێت. لەسەر تەختەکەی ڕاکشا و دەستی کرد بە خوێندنەوەی داستانی ئەرستۆ. فەیلەسوف و فرەزان و پسپۆڕ سۆفیای خۆشەویست لەوانەیە لە بیرۆکەی مۆسۆلی ئەفلاتون حەیران بووبێتی. تۆ بە تەنیا نیت. نازانم بە ڕوونی لە باسەکانی ئەو تێگەیشتی یاخود ڕەخنەهایەکت هەیە. لە هەر حاڵدا دڵنیگەران مەبە. چونکە ئەرستۆیش سێ سەد و هەشتا و چوار بۆ سێ سەد و بیست و دوو پێش زایین کە بۆ ماوەی بیست ساڵ شاگردی ساندزگەی ئەفڵاتوون بوو هەر ئەو ڕەخنانەی هەبوو. ئەرستۆیش نیشتەجێی ئاتێن بوو، بەڵام لە مەقدۆنیە لە دایک ببوو. کاتێک ئەفڵاتوون تەمەنی شەست و یەک ساڵ بوو هاتە زانستگەکەی ئەو. باوکی ئەرستۆ پزیشکێکی ناودار بوو، کەواتە ئەو لە بنەماڵەیەکی زانستپەروەردا لە دایک بووە. ئەم ڕابردووەی ئەو شتێک دەربارەی فەلسەفەی ئەفڵاتوون ڕوون دەکاتەوە. ئەو نەکەر دوایین فەیلەسوفی ئاتێن بوو بەڵکو یەکەمین ژیانناسی گەورەی ئەوروپا بوو. ئەگەر بمانەوێت گەورەی بکەینەوە دەتوانین بڵێین کە ئەفڵاتوون ئەوەندە لەناو جیهانی مۆسۆلی هەمیشەیی خۆیدا نقوم بوو کە گوێی نەئەدایە گۆڕانکارییەکانی سروشت. لە لایەکی ترەوە ئەرستۆ بە سەختی لە فکری ئەم گۆڕانکارییانەدا بوو، گۆڕانکاری هایەک کە ئەمڕۆ بە ڕەوتی پێشهاتە سروشتییەکان دەیناسین. ئەگەر بمانەوێ پتر لەوە باس بکەین دەتوانین بڵێین کە ئەفلاتوون باسی لە جیهانی هەستەکانەوە دەکرد و شتەکانی دەوروبەری خۆی لە بەرچاو گوم بوو. دەیویست لە ئەشکەوتەکە هەڵبێت و پەیوەست بێت بە جیهانی نموونەکان. ئەرستۆ دروست بە پێچەوانەی ئەو هەڵسوکەوتی دەکرد، بە هەموو توانایەوە دەستی دایە لێکۆڵینەوە لەسەر ماسییەکان و پەلەوەرەکان و هەتا دوایی. ئەفلاتوون عەقڵی خۆی خستە کار بەڵام ئەرستۆ کەڵکی لە ئەستە پێنجییەکانی خۆی وەرگرت. لە نێوان ئەو دوو زانادا بە تایبەت لە نووسراوەکانیاندا جیاوازی و دژبوونێکی زۆر بنەڕەتی هەیە. ئەفلاتوون پەخشانبێژ و ئەفسانەناس بوو، نووسراوەکانی ئەرستۆ وەکوو زانستنامە وشک و ورد و ڕوون بوون. بەڵام لەگەڵ ئەوەشدا زۆرتری نووسراوەکانی ئەرستۆ لەسەر بنەمای دوایین لێکۆڵینەوەکانی ئەو زانستە بوو. بەڵگە مێژووییەکان سەد و حەفتا و نۆ نووسراوە دەگەڕێنەوە بۆ ئەرستۆ، بەڵام لەمانە تەنیا چل و دوو نووسراوە بەجێماوە و هیچ کامیان پەرتووکێکی تەواو نەبوون. زۆربەی نووسراوەکانی ئەو وتاری وانە وتنەوەی خۆی بوون. فەلسەفە لەو کاتەدا زۆرتر لایەنی وتاری بوو، وتاری بوو نەک نووسین. گرنگی ئەرەستۆ لە فەرهەنگی ئەوروپادا تا ڕادەیەکی زۆر لەبەر ئەوە بوو کە شتەهایەکی زۆری بۆ ئەو زانستە دانا کە زاناکان ئێستاش بەکاری دەهێنن. ئەرستۆ ڕێکخەرێکی گەورە بوو کە زانستە جۆراوجۆرەکان بە دەستی ئەو جیا کرانەوە و ڕیزبەندی کران، بەڵام لێرەدا باس لە گرنگەکانی دەکەین. ئێستا کە دەربارەی ئەفڵاتوون باسمان زۆر کردووە دەبێت بزانین کە ئەرستۆ چۆن بیرۆکەی مۆسۆلی ئەفڵاتوونی ڕەتکردەوە پاشان دەبینین کە چۆن ئەرستۆ فەلسەفەی سروشتی خۆی کۆکردەوە و هەر ئەرستۆ بوو کە کورتەیەک لە وتەکانی فەیلەسوفانی سروشتی پێش لە خۆی لە بەر دەستی ئێمەدا داناوە. هەروا دەبینین چۆن وشەکانی ڕیزبەندی کرد و زانستی مەنتقی بنیات نا. لە کۆتایشدا تۆزێک دەربارەی بیر و ڕای ئەرستۆ سەبارەت بە مرۆڤ و کۆمەڵگا باس دەکەین. نموونەکان سروشتی و هەمیشەیی نین. ئەفلاتوون هەروەکو فەیلەسووفانی پێش لە خۆی، دەیویست لە ناو ئهم و گۆڕانکاریانەدا هۆکاری هەمیشەیی و بێ عەیب پەیدا بکا. باسی نموونە تەواوەکانی هێنایە پێش کە لە سەرووی جیهانی هەستەکانەوەن. ئەفلاتوون لەگەڵ ئەوەشدا پێی وابوو کە نموونەکان لە تەواوی پێشهاتەکانی سرووشت ڕاستترن، سەرەتا ئەسپی نموونەیی هاتە پێش و دوایی جیهانی هەستەکان. پاشان سێبەرەکانی دیواری ئەشکەوت کە هەموویان بە دوایدا دەڕۆیشتن. نموونەی مریشکی پێش لە مریشک و هێلکە بوونی پەیدا کردبوو. ئەرستۆ فکری کردەوە کە ئەفڵاتوون هەموو شتێکی بە پێچەوانەوە دیوە. لە گەڵ مامۆستاکەی هەر تا ئەو شوێنە هاوڕا بوو کە ئەسپی ئەم جیهانە لە گۆڕاندایە و هیچ ئەسپێک تەمەنی هەتا هەتایی نییە. هەروەها وەری گرت کە ڕوخساری ڕاستەقینەی ئەسپ هەمیشەیی و بێ عەیبە. بەڵام ئەسپی نموونەیی وێنەیەکە کە ئێمە مرۆڤەکان لە دوای بینینی چەند ئەسپ ڕەچاوی دەکەین. کەواتە نموونە یا ڕوخساری ئەسپ بە بێ هۆ بوونیان نییە. نموونە و ڕوخساری ئەسپ لە بڕوای ئەرستۆدا گومانێکە لە تایبەتمەندییەکانی ئەسپ. بێ پێناسەی ئەسپ شتێکە کە ئێمە ئێستا بە ڕەچەڵۆک و نژادی ئەسپی دەزانین. بە واتایەکی درووستتر مەبەستی ئەرستۆ لە ڕوخساری ئەسپ هەر ئەو شتەیە کە تیایدا هەموو ئەسپەکان هاوبەشن. نموونەی قاڵبی شیرینی لێرەدا دروست دەرنایەت، چونکە بوونی ئەو قاڵپە، ئەو قاڵبە، جیاوازە لە شیرینییە ئاساییەکان. ئەرستۆ بڕوای بە قاڵبی هەریەکە لە گیاندارەکان لە جیهانێکی جیاواز لەم جیهانەدا نەبوو. بە پێچەوانەوە لە فکری ئەرستۆدا ڕوخسارەکان لە خودی گیانلەبەرەکاندان و ئەو ڕوخسارە تایبەتمەندییەکانی تایبەت بەو شتانەیە. بەم جۆرە ئەرستۆ لەگەڵ ئەفلاتووندا هاوڕا نەبوو کە نموونەی مریشک لە پێش خودی مریشکەوە پەیدا بووە. شتێک کە ئەرستۆ بە ڕوخساری مریشک ناوی دەبا، کۆکراوەی ئەو تایبەتمەندیانەیە کە لە مریشکێکدا هەیە. بۆ نموونە هێلکە دەکا کەواتە مریشکی ڕاستەقینە و مریشکی نموونەیی وەکوو جەستە و ڕۆح لێک جودا نەکراون. ئەمە بە کۆکراوەیی تەواوی ڕەخنەکانی ئەرستۆ بوو لەسەر ئەفلاتوون. بەڵام نابێ لە بیری بکەی کە ئەمە خۆی گۆڕانێکی گەورەی فکری بوو. مەزنترین ئەندازەی ڕاستی لە بیرۆکەی ئەفلاتووندا بیرکردنەوە بە یارمەتی عەقڵ بوو. ئەرستۆ مەزنترین ئەندازەی ڕاستی بە هەستکردنی پێنج هەستەکە دەزانێت. ئەفلاتوون پێی وابوو تەواوی ئەو شتانەی ئەبیندرێن وێنەیەکە لەو شتانەی لە چۆنیەتی سەرتری جیهانی نموونەدا هەیە، کەواتە لە ڕۆحی مرۆڤیشدا هەیە. ئەرستۆ دروست بە پێچەوانەی ئەمەوە بیری دەکردەوە و دەیوت، شتانێک کە لە ڕۆحی مرۆڤدایە وێنەی شتە سروشتیەکانە. واتە جیهانی ڕاستەقینەش هەر ئەو جیهانی سروشتیەیە بە بڕوای ئەرستۆ، ئەفلاتوون خۆی بە دیمانەیەکی ئەفسانەییەوە سەبارەت بە جیهان بەستۆتەوە و بیر و خەیاڵەکانی مرۆڤ و جیهانی ڕاستەقینەی بە هەڵە گرتووە. ئەرستۆ دەڵێ هەموو ئەو شتانەی کە لە دەروونی ئێمەدایە لەوە پێش بە هەستەکانی ئێمە تاقی کراوەتەوە. ئەفلاتوون دەیوت شتێک لە جیهانی سرووشتدا نییە کە لەوە پێش لە جیهانی نموونەدا نەبووبێت. ئەرستۆ دەڵێ کە بەم جۆرە ئەفلاتوون ئەژماری شتەکان دوو ئەوەندە دەکات. بۆ شیکردنەوەی ئەسپ، قاچی نموونەیەکی ئەسپ دێنێتە پێش. پرسیاری من ئەوەیە کە نموونەی ئەسپ لە خۆی، کە نموونەی ئەسپ ببورن خۆی لە کوێوە هاتووە؟ کەواتە لەوانەیە ئەسپێکی سێهەمیش ببێت کە نموونەی ئەسپ لە ڕوویەوە دروست بووبێ. ئەرستۆ پێی وابوو فیکر و ئەندێشەکانی ئێمە هەموویان لە ڕێگەی ئەو شتانە کە بینیومانە و بیستوومانە دێنە ناو دەروونمان. سەرەڕای ئەوە ئێمە خاوەنی جۆرە هێزێکی سروشتی عەقڵین، بەڵام بە پێچەوانەی فیکری ئەفلاتوونەوە کە دەڵێت ئێمە فیکر و ئەندێشەی سروشتی و زانینمان هەیە، لە ئێمەدا توانایەکی زاتی هەیە کە بە هۆیەوە دەتوانین هەستەکانی خۆمان ڕیزبەندی بکەین و ڕێکی بخەین. ماناهایەکی وەکو بەرد، گیا، حەیوان یا مرۆڤ بەو شێوازە بە دەست دێت. هەروا مانای ئەسپ، قرژاڵ، پەلەوەر و فیل و هەتا دوایی. ئەرستۆ عەقڵی زاتی ڕەت نەدەکردەوە بە پێچەوانەوە بە وتەی ئەو، عەقڵ مەزنترین تایبەتمەندی مرۆڤە. بەڵام کاتێک کە هەستمان بە هیچ شتێک نەکردووە عەقڵی ئێمە بۆش و خاڵییە، بۆیە نموونەکان بۆ مرۆڤ زاتی و سروشتی نین. تایبەتمەندییەکانی هەر شتێک ڕوخسار و ڕوونمای ئەو شتەیە. ئەرستۆ دوای ئەوەی ڕێگای خۆی لە بیرۆکەی مۆسۆلی ئەفلاتوون ڕوون و جیا کردەوە، گەیشتە ئەو ئەنجامەی کە دنیا ڕیزبەندی شتانێکی جۆراوجۆر و جیاواز لەیەکە، کە ڕوخسار و هەوێن پێکەوە گرێ ئەدات واتە هەوێنی ماددە و مایەی دروستکەری شتەکانە و ڕوخساری تایبەتمەندیەکانی ئەو شتەیە سۆفیا بۆ نمونە مریشکێک لە بەرچاوتا باڵ دەکوتێ ڕوخساری مریشک هەر ئەو باڵکوتانەیە هەروەها دەنگی تایبەتی خۆی دەردەهێنێت و هێلکە دەکات کەواتە مەبەست لە ڕوخساری مریشک تایبەتمەندیەکانی پەلەوەرانە و بە واتایەکی تر کارگەلێکە کە ئەم جۆرە گیاندارە ئەنجامی ئەدات کاتێک مریشکێک دەمرێت و دەنگی نامێنێت و هێلکە ناکا، ڕووخساری ئەو چیتر بوونی نییە و تەنیا شتێک کە دەمێنێتەوە هەوێنی مریشکە، بەڵام ئیتر مریشک نییە. هەروا کە باسمان کرد ئەرستۆ لە فیکری گۆڕانەکانی سروشدا بوو، هەوێن هەردەم توانای ئەوەی هەیە کە ڕووخسارێکی تایبەت دروست بکا. دەتوانین بڵێین هەوێن بەردەوام لە هەوڵدایە کە شتێک لە توانایەوە بێنێتە حاڵەتی کردەوە. بە بڕوای ئەرستۆ هەر گۆڕانێک لە سروشتدا گۆڕانی هەوێنێکە لە تواناوە بۆ کردەوە. سۆفیا نیگەران مەبە مەبەستەکەم شی دەکەمەوە، لەوانەیە ئەم داستانە گاڵتەیە یارمەتیمان بدات. پەیکەرتاشێک سەرگەرمی تاشینی بەردێکی گەورە بوو، هەموو ڕۆژێک بە چەکوش و قەڵەمەوە دەکەوێتە گیانی ئەم بەردە بێگیانە. ڕۆژێک منداڵێک لێی دەپرسێ دەتهەوێت چی لەو بەردە زەبەلاحە دەربێنیت؟